گەیشتین بە کەسایەتی سێزدەم و ئەڵقەی سێزدەم کە حوسێنی کوڕی عەلیە بە دروشمی هەوڵدان بۆ گەڕاندنەوەی ڕاوێژ مەڕوانی کوڕی حەکەم لە میانەی ئەو وتەی لە کاتی بەیعەتدان بە یەزیدی کوڕی مەعاویەی دای وتی لەسەر سوننەتی کامڵ و ڕێپیشاندەری ئەبوبەکر عەبدوڕەحمانی کوڕی ئەبوبەکر هەڵسایەوە وتی ئەمە سوننەتی ئەبوبەکر نییە بەڵکو سوننەتی هێرقلە کە بەیعەت بە کوڕەکانتان دەدەن. ئیمام ئیبن عەتیی ئەندەلوسی دەڵێت، ڕاوێژ لە بنەماکانی شەریعەت و هێزی حوکمەکانە، ئەوەی ڕاوێژ بە زانایان و ئایینناسان نەکات، واجبە لاببرێت، ئەمە هیچ ڕاجیاییەکی لەسەر نییە. فەرمانڕەوای گرێبەستێکە لە نێوان فەرمانڕەوا و گەل، هەر گرێبەستێکیش ڕەزامەندی لەگەڵ نەبێت پووچەڵە، ڕەزامەندیش بەبێ ڕاوێژ نابێت، ڕاوێژیش بەبێ ئازادی مانایەکی نییە. ڕاوێژ تەنیا لە هەڵبژاردنی فەرمانڕەوادا کۆتایی نایەت، بەڵکو دەبێت لە ڕا وەرگرتنیشدا کاری پێ بکرێت. دەستبەرداربوون لە ڕاوێژ تەنیا دوورکەوتنەوە نییە لە باشترین شت، بەڵکو دوورکەوتنەوەیە لە واجب، گەڕاندنەوەی ڕاوێژ بابەتی ئەم باسەیە و پاڵەوانەکەشی حوسێنی کوڕی عەلیە بەر ڕەزای خودا بکەون. ئەبوو عەبدوڵڵای حوسێنی کوڕی عەلی کوڕی ئەبوو تاڵیبی کوڕی عەبدولموتەڵیبی کوڕی هاشم و کچەزای پێغەمبەری خودایە بەر دروودی خودا بکەوێ ساڵی چوارەمی کۆچی لەدایک بووە، پێغەمبەر، بەر دروودی خودا بکەوێ، لەبارەیەوە دەفەرموێت، حوسێن لە منە و منیش لە حوسێنم، خودایە ئەو کەسەت خۆش بوێ کە حوسێنی خۆش دەوێت، لەبارەی خۆی و حەسەنی براشیەوە دەفەرموێت، حەسەن و حوسێن گەورەی لاوانی بەهەشتن. حوسێن ڕازی نەبوو بە بەیعەتدان بە یەزیدی کوڕی مەعاویە، لەم کارەشیدا عەبدوڵڵای کوڕی زوبێری هاوبەشی بوو، ئەمەش لەبەر ئەوەی سوور بوون لەسەر ئەوەی کار دەبێت بە ڕاوێژ بێت و ئەوەی باشترە ئەو فەرمانڕەوایی بکات، یەکێک لە هۆکارەکانی دەرچوونی حوسێن خودا لێی ڕازی بێت گۆڕینی سیستەمی فەرمانڕەوایی بوو لە ڕاوێژەوە بۆ فەرمانڕەوایی پشتاوپشت، حوسێن پێیوابوو هەوڵدانی موعاویە بۆ بە میرات کردنی فەرمانڕەوایی بۆ یەزیدی کوڕی، دژایەتیەکی ڕوونی ڕێبازی ئیسلامە لە فەرمانڕەواییدا، بەڵام پێی گرینگ نەبوو لە موعاویە هەڵبگەڕێتەوە لەبەر ئەوەی پێشتر بەیعەتی پێدابوو، خاوەنی پەیمان و پابەندیەکەی بوو، بەڵام دوای ئەوەی معاویە مرد ڕەوشەکە گۆڕا و ئەو بەیعەت و پەیمانەی لە ئەستۆدا نەما کە پابەندی گوێگرتن و گوێڕایەلی دەکرد، وەلیدی کوڕی عوتبەی والی مەدینە دەیویست بەیعەت لە حوسەینی کوڕی عەلی و عەبدوڵڵای کوڕی زوبێر بۆ یەزید وەربگرێت، بەڵام ئەمان بۆ ئەوەی ئەو کارەیان بەسەردا نەسەپێنرێت ئەو شارەیان جێهێشت و ڕوویان کردە شاری مەککە. حوسێن ئەو هەڵوێستە سیاسیەی لەسەر بنەمای ڕوانینێکی شەرعی دامەزراندبوو، ئەو پێیوابوو ناگونجێت بەیعەت بە یەزید بدرێت، لەبەرئەوەی ناگونجێت ببێتە خەلیفەی مسوڵمانان و مەرجەکانی عەدالەتی تێدا بەدی ناکرێت. حوسێن خۆی شایەنتر بوو بەوەی ببێتە خەلیفە، ئەو زانست و توانای باشتر بوو، خۆشەویستی لە ناو خەڵکی زیاتر بوو، مافی ئەوەشی هەبوو خۆی بۆ خەلیفایەتی بپاڵێوێت و میللەتیش خاوەنی بڕیار بوو لەوەی کێ هەڵدەبژێرێت و نابێت ئەو مافەی لێ زەوت بکرێت و ڕاوێژ ژێرپێ بخرێت و حوکم هەر بە دەستی ئەمەوییەکانەوە بمێنێتەوە. حوسێن دەستی کرد بە نامەگۆڕینەوە لەگەڵ خەڵکی عراق و وەفدەکان گەیشتنە لای گەیشتە ئەو ئەنجامەی دەبێت ڕووبەڕووی ستەم ببێتەوە و خراپەکاری لا ببات و ئەوەش ئەرکێکی شەرعە لەسەری ئەو پێی وابوو ئەمەویەکان پێچەوانەی ڕێبازی پێغەمبە بەر درودی خوددا بکەوێت و خەلیفەکانی دوای بوونەتەوە و فەرمان بە چاکە و ڕێگرتن لە خراپە واجبە بەسەر زانایانەوە. گەورەترین خراپەکاریش ڕەتکردنەوەی ڕاوێژکاری و گۆڕینی فەرمانڕەوایی شەرعیە بۆ فەرمانڕەواییەکی ستەمکارانەی تاک جەمسەر لە ڕێی ڕەتکردنەوەی ویستی گەل. لەبەر ئەوەش کە حوسێن بەیعەتی لە ئەستۆدا نیە و یەکێکە لە زانا و گەورە پیاوەکانی ئوممەت، بۆیە پێویست بوو ئاڵا هەڵگری لابردنی ئەو خراپیە بێت و ڕووبەڕووی ستەمکاری ببێتەوە. بە ئامانجی. گەڕاندنەوەی فەرمانڕەوایی بۆ سەر ڕێبازە ئیسلامییە دروستەکەی. دوای نامە گۆڕینەوە لەگەڵ گەورە پیاوانی کوفە، حوسێن بەر ڕەزای خودا بکەوێت پێی باش بوو بۆ بە تەواوی ئاگادار بوون لە ڕاستیەکان موسلیمی کوڕی عاقیلی ئامۆزای ڕەوانەی شارەکە بکات و واقعی شارەکەی بۆ بگوازێتەوە و ئەگەر ئەوەی دەیڵێن ڕاست بێت بچێت بۆ لایان کاتێک موسلیم گەیشتە کوفە خەڵکی شارەکە ڕویان تێکرد و دوازدە هەزار کەس بەیعەتیان پێدا بەیعەت پێدانەکەش بە شێوەیەکی نهێنی بەڕێوەچوو، موسلیم بۆ حوسێنی نووسی کە هەموو خەڵکی کوفە لەگەڵیدان و هەر کاتێک نامەکەی پێگەیشت بەرەو ئەو شارە بەڕێبکەوێت. حوسێن کە نامەی عەقیلی پێگەیشت خۆی کۆکردەوە و سوور بوو لەسەر ئەوەی بە ماڵ و منداڵەوە ڕووبکاتە کوفە. ژمارێک لە هاوەڵان لە نێویشیاندا محەممەدی کوڕی حەنەفی باوک و برایی و عەبدوڵای کوڕی عەباس پێیان باش بوو دەرنەچێت نەک لە بەرەوەی پێیان وابوو بێت یەزید لە حوسێن باشترە یان شایەنترە بە خەلیفاتی بەڵکو لەبەر ئەوەی دەترسان خۆی و خانەوادەکەی دووچاری زیان ببنەوە عبدوڵا پێیوت ئەگەر خەڵکی کوفە فەرمانڕەواکەیان کوشتووە و دژمنیان دەرکردووە و بەسەر شارەکەدا گرتووە بڕۆ بەڵام ئێستا فەرمانڕەوا هەر لەوێ ماوە و کاروبار بەڕێوە دەبات و بەسەر ڕەوشەکەدا زاڵە، ئێستاش کە بانگت دەکەن تەنیا بۆ ئاژاوە و کوشتنە، بەخوا دەترسم وەک عوسمان بەبەر چاوی ژن و منداڵەکانتەوە بکوژرێیت. لە وتەکەی عەبدوڵاوە دەردەکەوێت ئەو لەلایەنی شەرعییەوە دژایەتی دەرچوونی حوسێنی نەکردووە، بەڵکو لە ڕووی پلانەوە پێی وابووە کە پێویستە حوسێن گرنگی بە پلاندانان بدات و تا لە بەهێزی لایەنگرانی لە عێراق و نەمانی دەسەڵاتی ئەمەویەکان دڵنیا نەبێت ڕوو نەکاتە عێراق ئەگەر نا پێی باش بووە ڕوو بکاتە یەمەن لەبەرەوەی دوورە لە دەسەڵاتی ئەمەویەکان و لایەنگری زۆری لەوێ هەیە و شوێنی خۆحاشاردانی زۆر و قایمی لێ هەیە و دەتوانێت لایەنگرانی بۆ بەرنگاربوونەوەی ئەمەویەکان کۆبکاتەوە ئەوەی جێی تێڕامانە ئەوەیە گشت ئەو کەسانەی گشت ئەوانەی ئامۆژگاری حوسێنیان دەکرد یەک دەنگ بوون لەسەر ئەوەی خەڵکی کوفە ناپاکی دەکەن و پێویستە بڕوا بە بەڵێنەکانیان نەکات، هەمووشیان لە وتەکانی ماڵئاوایی کردنیان لە حوسێن پێشبینی کوژرانیان کردووە. یەزید کاتێک دڵنیا بوو حوسێن بەنیازە وەرامی بانگەوازی خەڵکی کوفە بداتەوە، نامەیەکی بۆ ئیبن عەباس وەک گەورە زانایەک و ڕیش سپیەکی بەنو هاشم لەو کاتەدا نووسی تێیدا وتبووی، وا دەزانین کەسانێک لە خۆرهەڵاتەوە هاتوون و هیوای خەلیفایەتیان پێداوە، لەبەر ئەوەی تۆش کەسێکی شارەزا و بەئەزموونی، وای لێبکە واز لە دووبەرەکینانەوە بهێنێت. ڕووداوەکان خێراتر بوون، لایەنگرانی حوسێن لە کوفە بەیعەتیان دا بە موسلیمی کوڕی عەقیل، نوعمانی کوڕی بەشیری ئەنساری، والی کوفەش کاتێک هەستی بە ترسناکی ڕەوشەکە کرد، خەڵکی شارەکەی کۆکردەوە و وتاری بۆ دان و هۆشداری دانی لە دووبەرەکی. ڕەتیشی کردەوە فشار بخاتە سەر هیچ کەسێک بەوەی دوژمنایەتی حوسێن بکات یەزید سیاسەتی نوعمانی بەدڵ نەبوو بۆیە لە والیەتی لای برد و عوبەیدوڵای کوڕی زیادی والی بەسرەی لە شوێنی دانا و داوای لێکرد مسللیمی کوڕی عقیل دەستگیر بکات و بیکوژێت یانیش دووری بخاتەوە عوبەیدوڵا سی خوڕەکانی خستەکار و توانی هەواڵی مسللیم و جوڵاندنەوەکانی دەست بکەوێت هانی کوڕی عوروە کە موسلیمی لە ماڵی خۆیدا دەحەواندەوە دەستگیرکرا، کاتێک هەواڵەکەکە گەیشتە موسلیم لایەنگرانی ئەوانەی کە بەیعەتیان پێدابوو کۆکردەوەو چوار هەزار کەس بۆی کۆبوونەوەو بەرەو کۆشکی عوبەیدوڵڵا بەڕێکەوتن، عوبەیدوڵڵا لەو کاتە ڕیش سپیانی کوفەی لەخۆ کۆکردبوەوەو داوای لێکردوون ئامۆژگاری خەڵکەکە بکەن لە موسلیم دووربکەونەوە، هەوڵی ئەوانە و هاندانی ئافرەتان بە هەوڵدان بۆ دوورخستنەوەی مێردەکانیان لە موسلیمی کوڕی عەقیل بووە هۆی چۆڵبوونی دەوروبەری موسلیم، بە جۆرێک بە تەنیا مایەوە و دار و دەستەکەی عوبەیدوڵڵا توانیان دەستگیری بکەن. دوای ئازاردانێکی زۆر سەری موسلیم لە جەستەی جیاکرایەوە و لەسەر کۆشکەوە فڕێدرایە خوارەوە. حوسێن بەر ڕەزای خوا بکەوێت ڕۆژی تەرویە هەشتی ذی الحیجەی ساڵی شێستی کۆچی بە هاوڕێتی خانەوادەکەی و شێست پیاو بەرەو عێراق بەڕێکەوتن عوبەیدوڵڵا کۆمەڵێک ڕێوشوێنی گرتە بەر بۆ ئەوەی پەیوەندی لە نێوان خەڵکی کوفە و حوسێن دروست نەبێت بە جۆرێک ئەوەی بیر لەوە بکاتەوە ببێتە پشتیوانی حوسێن مەرگ لە چاوەڕوانیدا بوو حوسێن هەستی دەکرد کاروبار لە کوفە بەباشی بەڕێوە ناچێت بەتایبەت کە خەڵکی دەرەوەی شارەکە پێیان ڕاگەیان بە هیچ شێوەیەک ڕێ نادرێت خەڵکی بچێتە ناوکوفەوە یان لێوەی دەربچێت حسێن کاتێک گەیشتە ناوچەی شەراف هەواڵی کوژرانی مسللیمی کوڕی عقیل و هانی کوڕی ئەڕوە و پشتێکردنی خەڵکی کوفەی پێگەیشت ئەم هەواڵان زۆریان زۆر کاریان کردە سەر حسێن بوونە مای ئازارێکی زۆر بۆی ئەوانە نزیکترین کەسی بوون کە کوژراون و ئەو خەڵکەی پشتی پێبەستبوون پشتیان تێکردووە. حوسێن ئەو هەواڵی بە هاوڵەکانی وت و ئەوەی دەڕوات با بڕوات. خەڵکی لە هەموو لایەکەوە جێیان هێشت و تەنیا ئەوانەی لەگەڵی مانەوە کە لە مەککەوە لەگەڵی هاتبوون، ئەوانەشی کە لەگەڵی مانەوە وتیان توخودا با بگەڕێینەوە، چونکە هیچ لایەنگرێکت لە کوفە نەماوە و دەترسین هەموویان بووبن بە دوژمنت. بەڵام براکانی موسلیم سوێندیان خوارد کە ناگەڕێنەوە تا تۆڵەی نەکەنەوە یان ئەوانیش وەک موسلیم دەکوژرێن. حوسێن بەردەوام بوو لە ڕۆیشتن بەرەو کوفە تا نزیک کەربەلا لەو ناوچەی تەفدا ڕووبەڕووی سوارەکانی عومەری کوڕی سەعد بووەوە و کەوتنە وتووێژ. حوسێن بۆی ڕوونکردەوە کە ئەو لەسەر داوای خەڵکی کوفە ڕووی لەو شارە کردووە و دوو جانتای گەورەی پێ پیشاندا کە پڕ بوون لە ناوی ئەوانەی بەیعەتیان پێداوە و داوایان لێکردووە ڕوو بکاتە شارەکەیان و کاتێ خۆی بۆ خەلیفاتی پاڵاوتووە لەسەر داوای ئەوان بووە و مافی خۆیشی بۆ ئێستاش کە ئەوان وازیان لێهێناوە ڕێی بدەن یەکێک لەم کارانە بکات بگەڕێتەوە ئەو شوێنێک کە لێوە هاتووە بچێتە شام تا لەوێ ڕاستەوخۆ و توێش لەگەڵ یەزیدی کوڕی مەعاویە بکات یان بچێتە یەکێک لە شارەکانی دەوڵەت وەک ئە هەر یەکێک لە مسلمانەکان نیشتەجێ ببێت عمەری کوڕی سعد نامەیەکی بۆ عوبەیدوڵای کوڕی زیاد نرد و بۆی ڕوونکردەوە کە خەریکە کێشەکە چارەسەر دەبێت و ئاشتی دەگەڕێتەوە تەنیا چاوەڕوانی ئیمزای ئەوە عوبەیدوڵڵا خەریک بوو ڕەزامەندی دەرببڕێت و نووسراوەکە ڕەوانەی یەزید بکات، بەڵام شیمری کوڕی زلجەوشەن کە لە دانیشتنەکەدا بوو، پێی باش نەبوو زیاد ڕەزامەندی پیشان بدات و بۆی ڕوونکردەوە باشتر وایە خۆی، واتە عوبەیدوڵڵا خاوەن ڕا بێت لەو مەسەلەیە و حوسێن ناچار بکات حوکمی ئەو قبوڵ بکات. کاتێک هەواڵ گەیشتە حوسێن زۆر بە توندی ڕەتی کردەوە ملکەچی حوکمی عوبەیدوڵڵای کوڕی زیاد بێت و هاوەڵەکانی سەربەست کرد بەڵام ئەوان سوور بوون لەسەر ئەوەی لەگەڵیدا بمێننەوە و تا دوا دڵۆپی خوێنیان لەگەڵی بجەنگن. کاتێک ڕەوشەکە توند بوو بەرەو گەرمی دەچوو، حوڕی کوڕی یەزید ڕووی کردە عومەری کوڕی سەعد و پێی وت، بەڕاستی تۆ بەنیازی دژ بەم پیاوە بجەنگێیت، عومەر وتی، ئەرێ بەخوا بە جۆرێک لەگەڵی دەجەنگم ئاسانترینی ئەوە بێت سەری لە لاشەکەی بکرێتەوە و دەست و پێی بکەوێتە ئەو ناوە. حوڕ لەم کاتەدا لە ئەسپەکەی خوڕی و چووە بەرەی حوسێنەوە هاواری کرد کوفەیەکان ئێوە بانگێشتی حوسێنتان کرد کەچی پشتتان تێی کرد ئێستاش پێشی لێ دەگرن و بەنیازن بیکوژن، ڕێنادەن لەو زەویە گەورە و فراوانەی خوادا لە شوێنێک دابنیشێت، ڕێنادەن قومێک لەو ئاوە زۆر و زەوەندەی فوڕات بخواتەوە لە کاتێکدا خەریکە لە تیونیتیدا دەخنچێ، ئاوا چاودێری نەوەی پێغەمبەرەکەتان دەکەن، سا خودای گەورە لە ڕۆژی توینیتی گەورە ئاوتان لێ بگرێتەوە ئەگەر تۆبە نەکەن و نەگەڕێنەوە. هەڵوێستی ئەم پیاوە لە هەڵوێستی ئەو ئەفسەر و سەربازانە دەچێت کە ئامادە نەبوون لە پێناوی دەسەڵاتدارە ستەمکارەکانی ئەمڕۆدا بمێنەوە و چوونە سەنگەری گەلەکانیانەوە کە داوای ئازادی و سەربەستی دەکەن. بەرەبانی ڕۆژی هەینی ساڵی شێستویەکی کۆچی حوسێن بە ڕەزای خوددا بکەوێت هاوڵەکانی ڕێخست کە سیودو سوار و چل پیادە بوون. عمەری کوڕی سعدیش لە بەرامبەردا سوپاکەی ڕێخستەوە و شەڕ لە نێوانی هەردوولادا دەستی پێکرد. سەرەتا بە شمشێربازی بوو، هاوەڵانی حوسێن بەرگریەکی توندیان بەرامبەر سوپاکەی عمەری کوڕی سەعد پیشاندا و گیان بازانە شەڕیان کرد چونکە ئومێدێکی ژیانیان نەمابوو حوسێن لە سەرەتادا بەشداری شەڕی نەکرد ئەو کاتەشی کە هاوڵەکانی کوژیان کەس نەیدەوێرا شەڕی لەگەڵ بکات نەبادا بەدەستی ئەو بوو کوژرێت نەبادا تاوانی کوشتنی ئەو پیاوە گەورەی بکەوێتە ئەستۆ بۆیە دەیانخواست خۆی بدات بەدەستەوە بەڵام حوسێن بە هیچ جۆرێک نەرمی نەنواند و زۆر ئازایانە شەڕی دەکرد و خۆی نەدەدا بەدەستەوە. شیمێر ترسا لەوەی کۆنتترۆڵی کارەکان لەدەست دەربچێت بۆیە پەلاماری حوسێنی دا و شەهیدی کرد. خەولی کوڕی یەزیدی ئەسبەحیش سەرەکەی بۆ یەزید برد. کوژرانی حوسێن بەر ڕەزای خودا بکەوێت لە ڕۆژی دەی موحەڕەمی ساڵی شێست و یەکی کۆچی بوو. لەو شەڕەدا حەفتا و دوو کەس لە هاوەڵانی حوسێن بەر ڕەزای خودا بکەوێت و هەشتا و هەشت لە پیاوانی عومەری کوڕی سەعد کوژران. دوای کۆتایی پێهاتنی شەڕ عومەری کوڕی سەعد فەرمانی دا کەس دەست بۆ ژن و منداڵەکانی نەبات و ئازار نەدرێن و لەگەڵ سەریدا ڕەوانەی لای ئیبن زیادی کردن. لەو کەسانەی لەگەڵ حوسێن بەر ڕەزای خودا بکەوێت شەهید بوون ناوی ئەبوبەکری کوڕی عەلی و عوسمانی کوڕی عەلی و ئەبوبەکری کوڕی حەسەن هەن بوونی ئەو ناوانەش دەربڕینی ئەو خۆشەویستیە کە ئالوبەیتی پێغەمبەر بەر درودی خودا بکەوێت بۆ خەلیفە ڕاشیدەکان هەیان بووە بەم جۆرە ئەوەی بەرپرسە لە خوێنی حوسێن خەڵکی کوفەن کە پشتیان تێکرد هەروەها عوبەیدوڵڵای کوڕی زیادیش کە هەموو هەوڵی بۆ ئەو بوو پاشایەتە ستەمکارانەکەی ئەمەویەکان بچەسپێنێت تەنانەت ئەگەر لەسەر حیسابی خوێنی حوسێنیش بێت بەر ڕزای خوددا بکەوێت کەسێکی تریش کە بەرپسیارەتەکەی لەسرا عمەری کوڕی سعدی کوڕی ئەبوو وەقاسە کە لەسەر ڕێچکەی باوکی نەڕۆیشت و دنیاویست و بە دوای پلەپایە بوو هەروەها یەزیدی کوڕی مەعاویەش کە دەبوو فەرمانی زۆر توندی دەربکردایە بەوەی نابێ بە هیچ جۆرێک هیچ کەسێک لە حوسێن نزیک ببێتەوە. ئیبن تەیمیە لەبارەی حوسێنەوە بەر ڕەزای خودا بکەوێت دەڵێت. فەرموودەکانی پێغەمبەر بەر دروودی خودا بکەوێت کە باس لە پێویستی کوشتنی هەر کەسێک دەکەن کە لە جەماعەت دوور بکەوێتەوە حوسێن ناگرێتەوە چونکە ئەو پێش ئەوەی بکوژرێت داوای کرد بگەڕێتەوە بۆ شارێک یان سەنگەرێک یان تەنانەت بۆ لای یەزیدیش بۆی بگەڕێتەوە ناو جەماعەت و بەر لە دوو بەروچی بگرێت ئەو داوایانە ئەگەر هەر کەسێکی ئاسایی بیکردایە دەبواە بەرەو پیری بچوونایە سزای حوسێن بەر درودی خوددا بکەوێت دوورکەوتنەوە لە پەرتکردنی مسلمانان و ترس لەو مەسلەیە بۆ بڵاوکردنەوە و بە بازارکردنی فقهی زاڵ بوو قۆزراوەتەوە وەک ئەوەی ئەوە ئەسڵ بێ لە مەسەلەکەدا و خراوەتە خزمەتی سیستەمە خۆسەپێن و ستەمکارەکانەوە و بووە بە دڕکێک لە پشتێنەی ئەو موسڵمانانەی بە دوای ئازادیەوە وێڵن ئەوانە چەمکی فیتنەش دەقۆزنەوە بۆ کردنە کاڵا بە باڵای ئەوانەی ئەگەر بە ڕێگەی ئاشتیانەش بێت داوای چاکسازی دەکەن و ئەو کەسانە بە خەواریج و تیرۆرس ناوزەند دەکرێن بە جۆرێک ئەم وەسفا کەسانی وەک حوسێنیش بە ڕەزای خوددا بکەوێت بگرێتەوە کە بە تەواوی لە کەسانی وەک ئەوەوە دوورە. لە وڵاتی ئێمەدا بەداخەوە کاتێک ماڵێک بدزیت ئەوە دز و جەردەی، بەڵام ئەگەر نیشتیمانێک بدزیت ئەوە فەرمانڕەوایەکی زاڵبووی شەرعیت. بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەمجارە و وە بەشی یەکەمی کتێبەکە تاکو دیدار و بەشی دووەم بەخوای پەروەردگەتان دەسپێرین کە سپادە زایە ناکات.